سیستەمی جیهانی بە جۆرەی پێوەرە ئابووریەکان پاداشتی هاوبەشەکانەداتەوە یان سزایەنەدا بەڵام ئەو پێوەرانە دوورن لە تێگەیشتنی خەڵکەوە بەگشتی بە شێوەیەک ئارەزووی وابەستەبوون و پابندبوونیان ناوروژێنێ. خەڵک لە کاتی قەیرانەکاندا پەنا ئەبەنە بەر سەرکردە سیاسیەکان بۆ کەمکردنەوەی قورسایی سزا ئابووریەکان ئەمەش ڕاستە. چونکە تەنانەت سەردەمەکانی پەلهاویشتنیش زیان بە چەند بەشێکی کۆمەڵگا ئەگەیەنن کە باجی ئەو پەلهاویشتنە ئەدەن بە جۆرێک کە لە زۆربەی وڵاتاندا و لە وڵاتانی تازە پێگەیشتوودا بە تایبەتی هەمیشە کەمینەیەک هەن کە چاوەڕێی دەرفەتن بۆ ئەوەی بێزاری خۆیان دەربڕن. سەرکردە سیاسیەکانی وڵاتانی تازە پێگەیشتوو بۆ بەدیهێنانی چوونە ڕیزی کێبەرکێی جیهانیەوە دەسمایەی سیاسیان لە تازە کردنەوەی هەیکەلەی ئابووریدا و ڕزگاربوون لە بەفی ڕۆدان و دابەزاندنی خەرجیە گشتیەکاندا تەواوەکەن ئەمەش هەمیشە پێویستی بە ڕوودانی پشێوی گەورە و بێکاری هەیە. کە ئومێ دەخوازرێ کاتی بن. بەو هیوایەی دەستکەوتی دوورخایەن بەدی بهێنرێ کە کاتێک داوای قوربانیدانەکرێ لە پێناویاندا ناتوانرێ ئەگەری پچڕینیان بسەلمێنرێ. زۆر جاریش ئەو هاوکێشەیە ئەبێتە نەفرەتێک بۆ سەرکردە سیاسی و ئابووریەکان، ئەگەر ئەو دەستکەوتانەی لە بەڵێنەکاندا هاتوون دوای لاچوونی ئەوانە لە پۆستەکانیان بە ماوەیەکی زۆر بێنە دی. حکوومەتی وڵاتە یەکگرتووەکان و لەگەڵیدا دامەزراوە ئابووری و داراییە جیهانییەکان بەو پەڕی هێزەوە هانی ئەو گۆڕانکارییە گەورانە ئەدەن کە لە هەیکەلییەت و پرەنسیپەکانی زۆربەی کۆمەڵگا بەشدارەکانی بەجیهانیبووندا ڕووئەدەن. بەڵکو زۆر جار ئەوە ئەبێتە مەرجێک لەسەر کۆمەکەکان. لەگەڵ ئەوەشدا زۆر جار بەرگریکاران لەو پرەنسیپانە ئەو ڕاستیە مێژوویانە لە یا دەکەن کە ئاشکرایەکەن چۆن پرەنسیپەکانی چاکسازی بە دەیان ساڵیانەوێ تا لە وڵاتەکانیاندا برەو بستێنن. تەبەناکردنی سیمبولی ئەمریکایی تەحەدایەکی تاکنیکی بنەڕەتی نیە. چونکە بۆ زۆربەی وڵاتانی تازە پێگەیشتوو ئەو مانای ئەو تەحەدایە لە شۆڕشێکی میللی کەمتر نییە و لەو جۆرانەش کە ناسراون. کەمیشن ئەو وڵاتانەی توانیویانە سیاسەتی باج و دراو لەگەڵ دەستێوەردانی حکوومەت لە ڕێی یاسادانانەوە لە بری خاوەنداری یان سانسۆرەوە، لەگەڵ ئازادکردنی دامەزراوە داراییەکان و هاندانی بازاڕی کاری نەرم، لەگەڵ فەراهەمکردنی چوارچێوەیەکی یاسایی زۆر ڕوون و پەسەن ئەوانە هەمووی کۆبکەنەوە سیمبولی ئەمریکا پێشوەخت ئەگەری ئەوەدا ئەنێ سرمایە تێچوونی کەمتر بێت و هێزی کار نرخی بەرزتر بێ بە شێوەیەک سەرکەوتنی کێبەرکێ لە دواجاردا پشت بە چاکردنی بەرهەم ببەسێت و ئەمیشان پێشکەوتنی بەردەوامی تەکنۆلۆژیا پشتی بگرێ ئەکرێ پێش گرتنێکی ڕێژەیی لە ڕێی ئەوەوە بهێنرێتە پێشێ کە کرێکاران تا ئەو پەڕی توانە لە پرۆسەکانی بەرهەمهێناندا کەم بکرێنەوە. ئەزمۆنی ئەمریکا ئەوە دەرەخا کە کاتێک هەموو ئەو فاکتەرانە کۆبنەوە بەدەر لە دژواریەکانی قۆناغەکانی سەرەتا پشێویەکانی قۆناغەکانی سەرەتا بەو چاکسازیە ڕیشەیانە پاساوە درێنەوە کە بەسەر ئاستی گوزەراندا دێن. بەڵام ئەزموونەکانی زۆربەی وڵاتانی تریش دەریەخەن کە ئاسان نییە وەها لە سیمبولی ئەمریکایی بکرێ بە خێرایی کاری خۆی بکە ئەوەتا کیشوەری ئەوروپا هێشتا لە ململانێدایە لەگەڵ کۆسپە ناوخۆیەکانیدا کە ئەیەوێ چاکسازی بخاتە هەیکەلی بنەڕەتیەوە بە تایبەتیش لە بازاڕی کار و کشتتوکاڵدا هەرچەندە ئێستا دەستکارییەکان بە شێوەیەکی باش بەڕێواچن. رووسیاش پاش دە ساڵ لە شکستی کۆمۆنیزم بەو ئەندازەیەی لە دامەزراوە دیموکراسیەکان نزیک بۆتەوە لە ئابوووریەکی بازاڕی وەها نزیک نەبتەوە کە ئاسایی بێ سەرڕای ئەو هەموو ئامۆژگاریانە و کۆمەکانەی وڵاتانی ڕۆژاوە پێشکەشیان کردووە و کە بە هەزاران ملیۆن دۆلار مەزەندەکرێت. لەگەڵ ئەوەشدا کە تێکڕای گەشە لە چیندا سەرسوڕهێنە، بەڵام لەوێ سەقامگیری حکوومەت لە پێش چاکسازییە دیموکراتییەکانەوە حسابی بۆ کراوە، تەنانەت لەو وڵاتانەشدا کە کەمترین ئاستەنگیان تێدا هەبووە، بۆ نموونە وەک باشووری ڕۆژهەڵاتی ئاسیا و ئەمریکای لاتین. باوەش گرتنەوە بۆ بە جیهانی بوون هەمیشە بە ڕێک و پێکی بەڕێوە نەچووە. لە نەوەدەکانیشدا وڵاتە یەکگرتووەکان تاکە وڵات بوو کە توانی کێشەی گەڕان بکا بە دوای فەرماندا، چارەسەر بکا شان بە شانی پێشکەوتنی خێرای تەکنۆلۆژیای پیشەسازی. هەموو وڵاتە تازە پێگەیشتوەکان بەرەو ڕووی ئاستەنگێک بوونەتەوە کە خۆی لەوەدا بینێتەوە سیاسەتی بە پیشەسازی بوون لەگەڵ خۆیدا پێکهاتەکانی لاوازی هەڵگرتووە بۆ سیستەمە کلاسیکیەکانی کۆمەکی کۆمەڵایەتی و سیاسی. بەهۆی ڕەوی خەڵک لە لادێوە بەرەو شار، چینی کریکاری شارنشینیش یان چینی خوارناونجی بووە بە ژینگەیەکی نموونەیی بۆ گەشەکردنی گرووپە سیاسیە توندڕەو و ئایینیە ئوسووریەکان. ئەم دیاردەیە تەنانەت بەر لە بەجیهانیبوونیش هەر نامۆ نەبوو. ئەوەتا کاری خۆی کردووە لە سەرهەڵدانی مارکسیزمدا لە سەدەی نۆزدەهەمدا و لە شۆڕشی ئێرانی سەدەی بیستەمدا. هەتا ئەو کاتانەش کە بارودۆخی گۆزەرانی چینە هەژار و خوار و ناونجیەکان باشترە بێ کۆچبەران زیاتر هەست بەو کەلێنەکەن کە لە نێوان هەژاری و دەوڵەمەندیدا هەیە کە قۆناغە بەر لەوادەکانی نوێگەرایی و قەبەیەکەن چونکە وێزگەکانی تەلەفزیۆن و کەناڵەکانی تری میدیا ئەیگەێنە هەموو ماڵێک بە شێوەیەک کە هەموو کەسێک ئاگاداریانە ئێستا، گێچە، واتە موئەشیری سیاسی و ئابوورییەکانیش بە هەماهەنگی کار ناکەن، تەنانەت، کاتێکیش کە دەرخستە ئابوورییە تێکڕاییەکان جۆرێک لە گەشە نیشان ئەدەن، ئەوە قازانجەکانی ئەو گەشەیە بە خێرایی پێویست ناگاتە دەستی شارنشینەکان. یان بە بڕێکی وەها ناگەنە دەستیان هەستی ئەوەیان لا ناهێڵن کە خۆیان بە وابەستە و بێ ڕەگ و ڕیشە دابنێن لە چەقی ئەم پشێوییەی سەردەمەکەدا بێگومان ئەم دیاردانە تەواو تازە نین هەبوونی پشێویی شانبەشانی تەکنەڵۆژیا لەوەتەی ڕەفش داهێنراوە هەر هەبووە پرۆسەکانی کۆچکردنیش لەگەڵ هەموو شۆڕشێکی ئابووریدا هەر هەبووە، بەڵام ئەوەی لەم سەردەمەتدا نسقەیە قەبارەی کاریگەری جیهانی و خێرایی برەوی تەکنۆلۆژیایە. بەوەش تەحەداکردنی بە ئینسانیکردنی پرۆسەکە شتێکە لەوەوپێش لە شێوەی نەبووە. هەمیشە سەرمایەداری بازاڕی ئازاد لە هەموو شتەکانی تر کاراترە. بەوەش تاکە میکانیزمی نەگۆڕە کە گەشەیەکی ئابووریی بەردەوام و بەرزبوونەوەی ئاستی گوزەران بەدی بێنێ. وەک چۆن سەرمایەداریی سەدەی نۆزدەهەمیش بوو بە هۆی مارکسیزم، بە هەمان شێوە کۆپییە دەقاودەقەکەی بەجیهانیبوونی سەدەی بیست و یەکەم ئەبێتە هێرشێکی جیهانیی بۆ سەر بێرۆکەی بازاڕە ئازادەکان. چونکە بە جیهانی بوون وەها لە جیهان ئەڕوانێ کە یەک بازاڕە و تیایدا ئەو کەسە گەشە ئەکا کە کاراتر توانای ڕکابەری زیاتر بێ. بەو ڕاستیەش قایلە بەڵکو خۆشحاڵە کە بازاڕی ئازاد بێ بەزەییانە کارا و ناکارا لە یەک جیا ئەکاتەوە با لەسەر حسابی ڕوودانی پشێوی ئابووری و کۆمەڵایەتیش بێ. بەڵام دیدە توندڕەوەکانی بەجیهانیبوون هەمیشە بەلای ئەوەدا دایەتاشن کە پێکنەهاتنی سیستەمە سیاسییەکان و سیستەمە ئابوورییەکانی جیهان پشتگوێ بخەن. ئەوەتا بە پێچەوانەی ئابوورییەوە سیاسەت جیهان دابەشەکا بەسەر چەندین دەوڵەتی نەتەوەییەوە. لە کاتێکیشدا ڕابەرە سیاسییەکان ناتوانن بە بڕێکی دیاریکراو لە ئەندێشە قایل بن لە پێناوی بەدەستهێنانی گەشەی ئابوورییان. ناتوانن تا سەر بەرگریی لە ڕێوشوێنەکانی سکگوشی نیمچە هەمیشەیی بکەن، بەتایبەتیش ئەگەر لە دەرەوەڕا بەسەریاندا سەپێنرابێ. ڕەنگیشە ئیغرای پێچەوانەی سکگوشی یان لانیکەم سووکردنی باری سکگوشی لە ڕێی ئامرازە سیاسییەکانەوە زاڵ بێ. ڕەنگیشە بێرۆکەی پارێزگاریکردن لە بەرهەمی نێشتیمانی ناکارایی و نشوستیی دوورخایەنی خۆی بسەلمێنێ. بەڵام سەرکردە سیاسیەکان زیاتر بەدەم ئەو گوشارە کورد خایەنانەوە چن کە بە پێویستی سیاسی دانێن هەتا کۆمەڵگا دیموکراتیەکانی خاوەن بازاڕی ئازادی ڕەگداکوتراویش بە ئەندێشەیەکی بێکۆتایی قایل نابن بە ناوی بازاڕەوە ڕێوشوێنێکی ژەگرنەبەر بۆ فەراهەمکردنی تۆڕێکی ئاساییشی کۆمەڵایەتی و بۆ بەرگرتن لە زیادەڕەویەکانی بازاڕ لە ڕێی داڕشتنی یاساکانیانەوە. سیستەمی دارایی نێودەوڵەتیش تا ئێستا ڕێوشوێنی لەو شێوەیەی نەگرتۆتەبەر. خۆپیشاندانەکانی دژی بەجیهانیبوون کە لە کاتی بەستنی کۆبوونەوەکانی سندووقی دراوی نێودەوڵەتی و بانگی نێودەوڵەتی ساڵی دوو هەزار و لە کاتی کۆبوونەوەکانی ڕێکخراوی بازرگانی جیهانیدا لە سیاتڵ ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ ڕوویاندا پەنجەیەکی ئاگادارکردنەوە بوون بۆ دەرخستنی قورسایی سیاسی کە پێیان وایە کەوتوونەتە ژێر ڕکێفی هێزگەلێکەوە وا هەست دەکەن ناتوانن کاریان تێبکەن. زۆریش لەو خۆپیشاندانە تا ڕادەیەکی زۆر لە خۆپیشاندانەکانی شەستەکان و سەرەتای حەفتاکانە چوون کە تیایاندا دروشمی چاپڕەوانە دژی ئەمریکا و سەرمایەداریی بەرزەکرایەوە. توندوتیژی و بەربەڵەڵاکردن بۆ گێرەشێوێنیش لە هەندێک لەو خۆپیشاندانانە ڕەنگدانەوەی بەکەمزانینی ئایدۆلۆژیانەی ئەو دامەزراوە سیاسی و ئابووریانەن کە تا ڕادەیەکی زۆر پەیوەندیان بەو مەینەتیانەوە نییە. لەگەڵەوەشدا ئەبێ سەرکردەکانی دنیای پیشەسازی لەو بۆشاییە عاتیفییە خافڵ نەبن کە خۆپیشاندەران لانیکەم بەشێکی دەرەبڕن. ئەگینا بە جیهانی بوون، داینەمۆی هەرە کارای گەشەسەندن لە جیهاندا، نوقمی ئەو شەڕ پێ فرۆشتنە سیاسییانە ئەبێ کە بە تایبەتی کۆمەڵگە تازە پێگەیشتووەکان ڕائەکێشێ کە ئەو پەڕی پێویستیان بە قازانجەکانی هەیە. ئەگەر سستییەکی جدیش لە دنیای پیشەسازیدا ڕوو بدا، ئازیزانم لە ماوەی ڕابردوودا ئاڵقەی سی و سێهەمینمان لە کتێبی هەنری کیسینگەر پێشکەش کردن. تا دیدارێکی نوێ و ئاڵقەیەکی نوێ سەرفراز بن.